چەند پیتێک لە سەرەتای هەندێ لە سورەتەکانی قورئاندا هاتوون ژمارەیان چواردە پیتە، نیوەی کۆی پیتەکانی زمانی عەرەبین، بۆ سەلماندنی ئیعجاز و مەزنی و گرنگی قورئان، کە لە توانای هیچ کەسدا نییە بەو پیتانە کتێبێکی ئاوا بێ وێنە دابنێت بە ڕاددەیەک هەتا ئەگەر هەموو گرۆی ئادەمیزاد و پەری کۆببنەوە بۆ ئەو مەبەستە بێگومان ناتوانن هەروەها چەندەها نهێنی تریشی تێدایە. ئێمە چاکترین و جوانترین چیڕۆک و بەسەرهاتت بۆ دەگێڕینەوە ئەی محەممەد، بەهۆی ئەم قورئانەی کە نیگامان کرد بۆ لای تۆ، لە کاتێکدا بێگومان تۆ لە پێش ئەم قورئانەدا لەم بەسەرهاتە بێئاگا بوویت. إذ قال يوسف لأبيه يا أبت إني رأيت أحد عشر كوكبا کما اتمها علی ابویک من قبل ابراهیم و اسحاق ان ربک علیم حکیم بەو شێوەیەش خودای پەروەردگارت تۆ دیاری دەکات و هەڵت دەبژێرێت بۆ پێغەمبەرەتی و هەندێک لێکدانەوەی خەوت فێر دەکات و نیعممەتەکانی خۆیت بەسەردا تەواو دەکات و هەروەها بەسەر نەوەکانی یەعقوبیشدا، هەروەک چۆن پێشتر نیعمەت و پلەوپایەی بڵندی بەخشی بە باپیرانت کە ئیبراهیم و ئیسحاقن. بەڕاستی پەروەردگارت زانا و دانایە. لقد کان فی یوسف وإخوته آیات للسائلین. سوێن بەخودا بێگومان لەم ڕووداوەی یوسف و براکانیدا نیشانەی زۆری پێغەمبەرێتی محەممەدی تێدایە بۆ کەسانێک پرسیار دەکەن لەو بارەیەوە بە شوێن ڕاستێتی تۆدا دەگەڕێن. إذ قالوا ليوسف وأخوه أحب إلى أبينا منا ونحن عصبة ونحن عصبة إن أبانا لفي ضلال مبين کاتێک براکانی یوسف وتیان، بەڕاستی یوسف و براکەی، بنیامین، لای باوکمان لە ئێمە نازدار و خۆشەویستترن، لە کاتێکدا ئێمە کۆمەڵێکی بەهێزین، بەڕاستی باوکمان لەسەر لێشێواویەکی ئاشکرادایە. اقتلوا یوسف او اطرحوه ارضا یخل لکم وجه ابیکم وتکونوا من بعده قوما صالحین. لە نێوان خۆیاندا هەندێکیان وتیان یوسف بکوژن یان فڕێی بدەنە شوێن و زەویەکی دوور ئەو کاتە ڕووی باوکتان یەکلایی دەبێتەوە بۆ ئێوە و خۆشەویستیەکەی هەمووی بۆ ئێوە دەبێت ئینجا دوای نەمانی یوسف دەبنە پێ ڕوونەوەیەکی چاک و ڕێک و پێک یەکێک لە براکانی وتی، یوسف مەکوژن، بەڵکو بیخەنە ناو بیرێکی قوڵەوە، دوایی کاروان دێت و دەیدۆزنەوە و دەیبەن، ئەگەر بڕیار بێت هەر شتێکی لێ بکەن. قالوا یا ابانا ما لک لا تامنا علی یوسف و انا له لناصحون دوای ئەو بڕیارە هاتنە لای باوکیان و وتیان، بەیانی بینێرە لەگەڵمان با بای باڵی بدات گەمە و یاری بکات و بێگومان زۆر پارێزگاری لێ دەکەین و ئاگامان لێی دەبێت. قال إني ليحزنني أن تذهبوا به وأخاف أن يأكله الذئب وأنتم عنه غافلون باوکیان وتی من زۆر غەم و پەژارە دەمگرێت لەوەی کە ئێوە بیبەن دەترسم گورگ بیخوات لە کاتێکدا کە ئێوە لێی بێ ئاگان لەبەر یاری و گەمەی خۆتان. قالوا لئن أكله الذئب ونحن عصبة إنا إذا لخاسرون کوڕەکان وتیان سوێن بە خوددا ئەگەر بێت و یوسف گورگەکە بیخوات لە کاتێکدا ئێمەش کۆمەڵێکی بەهێزین بەڕاستی و کاتە ئێمە خەسارت مندین زەرەرمان لە خۆمان داوە و شەرمەزاری لای تۆ دەبین جا کاتێک سەرەنجام باوکیان ڕازی کرد و یوسفیان برد و هەموو هاتنە سەر ئەو بڕیارەی کە بیخەنە ناو تاریکایی بیرەکەوە لەو کاتەدا نیگامان بۆ نارد کە هەواڵی ئەم بەسەرهاتە لە ئایندەدا بە براکانت دەدەیت کاتێک ئەوان ئاگایان لە خۆیان نابێت و لە بیریان چۆتەوە و هەستی پێناکەن وما انت بمومن لنا ولو كنا صادقین وتیان ئەی باوکی بەڕێزمان بەڕاستی ئێمە ڕۆیشتین پێش بڕچێمان دەکرد و یوسفمان لای کەلوپەلەکەمان بەجێهێشت ئەوسا گورگەکە پەلاماری دا و خواردی بەڵام تۆ هەمیشە بڕوامان پێناکەیت ئەگەر چی ئێمە ڕاست گۆش بین براکانیشی هاتن بە هەندێ خوێنی ساختەوە کە بەسەر کراسەکەیەوە بوو هێنایان بۆ باوکیان، ئەویش وتی، نەخێر وا نییە، بەڵکو خۆتان بۆ خۆتان ئەم کارەتان سازداوە، جا چارم تەنها خۆگری و ئارام گرتنە بە جوانترین شێوە، هەر خوداش داوای کۆمەکی لێدەکرێت لەسەر ئەو باسەی ئێوە دەیکەن. ئەویش چووە سەر بیرەکە و سەتڵەکەی داهێشە ناو بیرەکەوە، کاتێک هێنایە سەرەوە لە جیاتی ئاو یوسف هاتە دەرەوە. کاتێک کابرا بینی، وتی خەڵکینە مژدە بێت ئەمە لاوێکە، ئەوسا هەر کەسێک بدۆزرایەتەوە دەکرا بە بەندە و دەفرۆشرا. یوسفیان شاردەوە و کردیانە کەرەسەی فرۆشتن، خودای گەورەش زانا و ئاگایە بەو کار و کردەوانەی کە دەیکەن، چاودێری یوسف دەکات و کارێکی گەورەی پێیەتی. وشروه بثمن بخس دراهم معدودة وكانوا فیه من الزاهدین سەرەنجام بردیان و فرۆشتیان لە بازاڕی کۆیلە فرۆشەکاندا لە میسر بە نرخێکی هەرزان چەند درهەمێکی کەم لە فرۆشتنیدا هیچ گرنگیان پێنەدا و کەم تەماع بوون واللە غالب علی امره ولکن اکثر الناس لا یعلمون جا ئەو کەسە یوسفی کڕی لە میسر بە هاوسەرەکەی وت ڕێز بگرە لە شوێن و جێگەی ئەم لاوە بە ئومێدی ئەوەی سوودمان پێبگەێنێت یان بیکەینە کوڕی خۆمان ئا بەو شێوەیە یوسفمان جێگیر کرد لە زەویدا و پایەدارمان کرد، بۆ ئەوەش فێری بکەین چۆن خەو لێک بداتەوە و ڕووداوەکانی چواردەوری وەک خۆی تێبگات، خودای گەورە زاڵە بەسەر کار و فەرمانەکانی خۆیدا، بەڵام زۆربەی خەڵکی بەمە نازانن. ولما بلغ أشده آتيناه حكما وعلما وكذلك نجزي المحسنين کاتێکیش کە یوسف پێگەیشت و گەیشتە ئەو پەڕی توند و تۆڵی لە ڕووی لاشە و ژیریەوە، ئێمەش پلەی فەرمانڕەوایی دانایی و زانیاری شارەزایی باشمان پێ بەخشی، هەر بەو شێوەیەش پاداشتی چاکەکاران دەدەینەوە. وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك هەموو دەرگاکانیشی داخست و وتی، وەرە پێشەوە و خۆت ئامادە بکە. یوسف وتی، پەنا دەگرم بە خودا کاری وا ناکەم، چونکە پەروەردگارم دەرووی لێ کردوومەتەوە، هەروەها مێردەکەشت چاک ڕەفتار بووە لەگەڵمدا، چۆن خیانەتی لێ دەکەم و چونکە من دڵنیام ستەمکاران سەرفراز نابن. سوێند بە خودا، بێگومان ژنەکە پەلاماری یوسفی دا و ویستی لێی بدات، یوسفیش نیازی لێدانی هەبوو، ئەگەر بەڵگەی خودایی نەزانیایە کە سەرەنجامی لێدانەکەی بە خراپ بەسەریدا دەشچێتەوە، ئا بەو شێوەیەمان کرد بۆ ئەوەی هەرچی گوناه و تاوان و خراپەیە لێی دوور دەخەینەوە و بەڕاستی ئەو لەبەندە هەڵبژاردە و پاکەکانی ئێمەیە. قالت ما جزاء من اراد باهلک سوءا الا ان یسجن او عذاب الیم سەرنجام هەردووکیان پێشبڕکێیان کرد بۆ دەرگاکە یوسف بۆ کردنەوەی و ئەویش بۆ داخستن ژنەکە توانی دەستی لە کراسەکەی گیر بکات و لە پشتەوە دڕاندی ئەوسا هەردووکیان لە بەردەمی دەرگاکەدا تووشی مێردەکەی هاتن. خێرا هاتە قسە و ویستی یوسف تاوانبار بکات بۆیە وتی، باشە ئاخۆ سزای ئەو کەسە چییە کە ویستبێتی خراپە لەگەڵ خێزانەکەتدا بکات، جگە لەوەی بەند بکرێت یا سزایەکی بە ئێش بدرێت؟ قال هی راودتنی عن نفسی. یوسف وتی، نەخێر وا نییە، ئەو ویستی لە خشتەم بەرێت، یەکێک لە خزمانی ژنەکە کە گوێی لە بەسەرهاتەکە بوو، دیار بوو کە پیاوێکی زیرەک و دنیا دیدە بوو، شایەتی دا و وتی، ئەگەر کراسەکەی یوسف لە پێشەوە دڕابێت ئەوە ژنەکە ڕاست دەکات و ئەو کاتە یوسف یەکێکە لە درۆزنان. ئینجا ڕووی کردە یوسف و وتی، ئەی یوسف، ئەم باسە فەرامۆش بکە و گوێی مەدەرێ، تۆش داوای لێخۆشبوون و لێبوردن بکە لە هەڵە و تاوانەکەت، چونکە بەڕاستی تۆ لە گوناهباران و بەهەڵەچواندایت. وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا ئینا لەنەڕاها فی ضەلال مبین پاشان ژنانێک لە ئافرەتانی ناوشار ئەم دەنگ و باسەیان بیست بۆیە وتیشیان سەیرە ژنەکەی عزیزی میسر دەیەوێت بە نەرمونیانی سەرنجی لاوەکەی خۆی ڕابچێشێت بۆ لای خۆی بەڕاستی ئەوینداریەکەی بۆی هەموو پەڕەکانی دڵی داگیر کردووە بێگومان ئێمە ئەو ژنە لە ناو سەرگردانیەکی ئاشکرادا دەبینین جا کاتێک ژنەکەی عەزیزی میسر توانج و پلارەکەی ئەوانی بیست، ئەویش ناردی بە شوێنیاندا و جێگەیەکی خۆشی بۆ ئامادە کردن، چەقۆشی دایە دەستی هەریەکەیان، ئینجا فەرمانی دا بە یوسف و وتی، ئادەی وەرە دەرەوە بۆ لایان با بتبینن و جا کاتێک بینیان بە گەورە و گرنگیان زانی و اللە اکبریان بۆ کرد و بەبێ ئاگایی دەستی خۆیان بڕی وتیشیان، پاکی و بێگەردی و دووری لە هەموو ناتەواویەک شایستەی خودایە کە ئەمەی دروست کردووە. ئینجا ژنەکە وتی ئەوە ئەو کەسەیە کە ئێوە لۆمە و سەرزەنشتی منتان دەکرد لەبارەیەوە و سوێن بە خوددا بێگومان من هەوڵمدا لە خشتەی برم کەچی ئەو هەر خۆی گرت و پاک و خاوێنی ویست سوێن بە خوددا ئەگەر ئەوەی من فەرمانی پێدەدەم نەیکات ئەوە بەڕاستی بەند دەکرێت و زەلیل دەبێت و بەکەم تەماشا دەکرێت. خۆ گەر لە فێڵ و تەڵەکەی ئەوانە ڕزگارم نەکەیت و لە پیلان و نەخشەکانیان دەربازم نەکەیت و لام نەدەیت لەوانەیە منیش مەیلم بۆ دروست ببێت و ئارەزویان بکەم و پاشان بچمە ڕیزی نەفام و گوناهبارانەوە فاستجاب له ربه فصرف عنه كيدهن إنه هو السميع العليم نبئنا بتاویله انا نراک من المحسنین ئەوسا دوو لاوی تریش بە تاوانی جیا جیا لەگەڵ یوسفدا خرانە بەندیخانەوە هەریەکەیان خەوێکی بینی بوو یەکێکیان وتی بێگومان من خۆمم دەبینی لە خەومدا ترێم دەگوشی و شەرابم لێ دروست دەکرد ئەوی تریشان وتی بەڕاستی من خۆمم دەبینی لە خەومدا کەنانم بەسەر سەرمەوە هەڵدەگرت باڵندە لێی دەخوارد ئەمەش ئازایەتی خۆم نییە بەڵکو ئەوە هەندێکە لەوەی پەروەردگارم فێری کردوم و بزانن بەڕاستی من بەرنامەی قەومێکم واز لێهێناوە کە باوەڕ بە خوددا ناهێنن و هەمیشە بڕوایان بە قیامەتیش نییە واتبعت ملة آبائي إبراهيم وإسحاق ويعقوب بەڕاستی حوکم و فەرمانڕەوایی جگە لە خودا شایستەی کەسی تر نییە فەرمانیشی داوە جگە لە خۆی کەسی تر نەپەرستن هەر ئەوەشە ئاین و بەرنمەی پسند و ڕاست و دروست و بەنرخ بەڵام زۆربەی خەڵکی ئەم ڕاستیانە نازانن و لێی بێ ئاگان ئەوەتان لە خەونیدا ترێی دەگوشی ئەوە دەبێتە ساقی پاشا و ڕزگاری دەبێت و شەرابی پێشکەش دەکات ئەوی تریش لە خاج دەدرێت و باڵندە لەسەر و ڕوخساری دەخوات ئیتر ئەمەش وەڵامی لێکدانەوەی خەونەکانتانە و هەر ئەوەش بڕیار دراوە وقال للذي ظن أنه ناج منهما اذكرني عند ربك فأنساه الشيطان ذكر ربه به فلبث في السجن بضع سنين ئەوسا یوسف بەو کەسەیانی وت کەوا دەیزانی ڕزگاری دەبێت و دەبێتە ساقی پاشا باسم بکە لە لای پاشات کە ببێت تاوان من بند کراون بەڵام شەیتان بیری کابرای بردەوە کە لە لای پاشا باسی بکات ئیتر چەند ساڵێک یوسف بەبێ تاوان لە بەندی خانەدا مایەوە یا ایها الملأ افتونی فی رؤیای ان کنتم للرؤیا تعبرون شەوێک پاشا خەونێکی سەیری بینی و بوو بە مەراقی و لە کۆبنەوەیەکدا وتی بەڕاستی من لە خەومدا بینیم کە حەود مانگای قەڵە و لەلایەن حەود مانگای لە ڕوو لاوازەوە خوران حەوت گوڵە گەنمی سەوز و جوان و حەوتی وشتیشم بینی ئێمە لە لێکدانەوەی خەونی بێ سەر و بن شارەزا نین. وقال الذي نجا منهما وادكر بعد أمة أنا أنبئكم بتأويله فأرسلون ئینجا ئەوەیان کە ڕزگاری بوو بوو بیری کەوتەوە دوای ئەو هەموو ماوەیە وتی داواکارم بمنێرن بۆ لای یوسف من هەواڵی لێکدانەوەی ئەو خەونەتان پێ ڕادەگەێنم ساقی چوو بۆ زیندانەکە بۆ دیداری یوسف وتی، یوسف، ئەی هاوەڵی ڕاستگۆم، ئەم خەونەمان بۆ لێک بدەرەوە لە خەونێکی پاشادا حەوت مانگای قەڵەو لەلایەن حەوت مانگای لەڕ و لاوازەوە خوراون، هەروەها لەبارەی حەوت گوڵە گەنمی سەوز و جوان و حەوتی تری وشک بۆمان لێک بدەرەوە. یوسف وتی، حەوت ساڵی بەردەوام کشتوکاڵ دەکەن و دانەوێڵە دەچێنن، ئەوەی کە دروێنەتان کرد و لێتان زیاد بوو بە گوڵەکەیەوە بیهێڵنەوە، مەگەر ئەو کەمەی کە دەیخۆن، دانەوێڵە بە گوڵەکەیەوە هەڵبگیرێت لە کرم و ئەسپێ و زایەبوون بەدوور دەبێت. ثم یأتی من بعد ذلک سبع شداد یأکلن ما قدمتم لهن الا قلیلا ساقی گەڕایەوە بۆ لای پاشا و لێکدانەوەکەی یوسفی بۆ باس کرد زۆری بەدڵ بوو بۆیە پاشاش وتی ئادەی بچن بۆم بهێنن جاکاتێک کە ڕەوانەکراوەکەی پاشا گەیشتە لای یوسف و وتی پاشا داوات دەکات یوسف وتی بگەڕێرەوە بۆ لای پاشا و جاپی بڵێ هۆی چی بوو ئەو ئافرەتانە کاتی خۆی دەستی خۆیان بڕی و برینداریان کرد انا راودته عن نفسه وانه لمن الصادقین پاشا ئەو ئافرەتانەی هەموو کۆکردەوە پێی وتن ئەو کارە گرنگەتان چی بوو کاتێک کەوا ئێوە ویستان یوسف لە خشتە برن ئایا ئەو هیچ تاوانێکی هەبوو هەموو وتیان پەنا بە خوددا ئێمە بوختانی بۆ بکەین ئینجا یوسف وتی، ئەوە بۆیە وام کرد تا پاشا چاک بزانێت و دڵنیا بێت بەڕاستی من لە نهێنیشدا خیانەتم لێ نەکردووە، بێگومانیش خودا فێڵ و تەڵەکەی خیانەتکاران بە ئەنجام ناگەیەنێت. یاخود ژنەکە وتی، تا یوسف دڵنیا بێت کە لە نهێنیدا و ئێستا کە ئەو لێرە نییە خیانەتی لێ ناکەم و بوختانی بۆ هەڵنابەستم، چونکە بۆم دەرکەوتووە کە خودا فێڵ و تەڵەکەی خیانەتکاران بە ئەنجام ناگەیەنێت. دەشێت یوسف یا ژنەکەی عەزیزی مسر وتبێتی منیش نەفسی خۆم بەری ناکەم چونکە بەڕاستی نەفس ئەگەر بە نووری خوداناسی ئاوەدان نەبێت زۆر فەرمان دەرە بە گوناه و هەڵە و تاوان مەگەر نەفسێک کە پەروەردگارم مهرەبانی پێکرد بێت بەڕاستی پەروەردگارم لێ خۆش بوو مهرەبانە یوسف وتی، پێم باشە بمکەیت بە لێپرسراو بەسەر گەنجینەکان و سامانی سەرزەوی ئەم وڵاتە، میسر. بەڕاستی من پارێزەرێکی زانام لە خۆم ڕادەبینم کە شت بپارێزم و زاناشم کە چۆن دەیپارێزم. وكذلك مكنا ليوسف في الأرض يتبوأ منها حيث يشاء ئەویش ڕێزی گرتن و دواندنی و پێی دەرخستن کە برایەکی باوکییان هەیە و نەیان هێناوە، لەبەر ئەوە لە کاتێکدا ڕێکی خستن و بارگە و بنەی بۆ پێچانەوە وتی، من حەز دەکەم برایەکی باوکیتان هەیە بۆم بهێنن، ئایا نابینن بەڕاستی من چۆن کێشانە و پێوانەم تێر و تەواوە و چۆن ڕێز لە میوان دەگرم، یارمەتی هەژاران دەدەم؟ فَإِن لَمْ تَأْتُونِی بِهِ فَلَا کَیْلَ لَکُمْ عِنْدِی وَلَا تَقْرَبُونِ. لە فرسەتێکدا یوسف بە لاوەکانی بەردەستی وت، هەرچی شتومەک و کەلوپەلێکیان هێناوە بیخەنەوە ناو بارەکانیان، بۆ ئەوەی بیناسنەوە کاتێک دەگەڕێنەوە بۆ لای کەسوکاریان بۆ ئەوەی ببێتە هاندەرێک و بێنەوە. فلما رجعوا إلی أبیهم قالوا یا أبانا منع منا الکیل. فأرسل معنا أخانا نكتل وإنا له لحافظون. جا کاتێک گەڕانەوە بۆ لای باوکیان وتیان، باوکی بەڕێزمان، کێشان و پێوانمان لێ قەدەغە کراوە تا بنیامینی برامان لەگەڵ خۆماندا نەبەین، کەواتە براکەمان لەگەڵ بنێرە تا پێوانە بکەین، بە دەستبەتاڵی نەگەڕێینەوە، بەڵێن بێت پارێزەرین بۆی. یەعقوبی باوکیان وتی، ئەمە داخوازییەکی سەیرە، ئایا هەروا متمانەتان پێ بکەم لەسەری مەگەر هەروەک پێشتر متمانەم پێ کردن لەسەر یوسفی برای؟ سەرەنجام ڕازیان کرد و ئەویش وتی، کەواتە خودا چاکترین پارێزەرە و هەر ئەو میهرەبانترینی میهرەبانانە. کاتێکیش کەلوپەل و بارگە و بنەکانیان کردەوە بینیان هەرچی شت و مەکیانە هەر ئەوە خراوەتەوە بارەکانیان و گەڕێنراوەتەوە بۆیان، ئینجا باوکیان بانگ کرد و وتیان، باوکی بەڕێزمان ئێمە چی بکەین، چی بڵێین لە بەرامبەر ئەو پاشا بەڕێزەوە، ئەوەتا هەرچی کەلوپەلمان هەیە گەڕێنراوەتەوە بۆمان و تۆ ئەگەر مۆڵەتی بنیامین بدەی ڕزق و ڕۆزی زۆر دەهێنین بۆ کەسوکارمان، براکەشمان دەپارێزین و باری وشترێکیش زیاتر دەهێنین. یەعقوب وتی، هەرگیز لەگەڵتاندا ناینێرم، هەتا پەیمانێکی خوداییم پێ نەدەن، سوێن نەخۆن کە بێگومان بیهێننەوە بۆ لام، مەگەر دەورە بدرێن و هیچ دەسەڵاتتان نەمێنێت، جا کاتێک پەیمانەکەیان دایە و سوێندیان بۆ خوارد، یەعقوب وتی، خودا خۆی ئاگادار و چاودێرە بەو پەیمانەی کە بڕیارمان لەسەر داوە. هەروەها وتی، کوڕەکانم، هەمووتان لە یەک دەروازەوە مەچنە ژوورەوە و لە چەند دەروازەیەکی جیاجیاوە بچنە ژوورەوە خۆتان بکەن بە شاردا، دڵنیاش بن کە من ناتوانم هیچ شتێک لەو بەڵا و پێشهاتانەی کە بڕیاری خودای لەسەرە بگێڕمەوە لە ئێوە. هیچ فەرمان و بڕیارێک بۆ کەس نییە تەنها بۆ خودا نەبێت. پشتم هەر بەو بەستووە و پشت و پەنام هەر ئەوە. کاتێکیش کە کوڕەکان چوونە ژوورەوە بۆ لای یوسف بنیامینی برای نزیک کردەوە لە خۆی و لە فرسەتێکدا وتی بەڕاستی من یوسفی براتم جاخەفەت مەخۆ و خەمن نەبێت بەو هەڵس و کەوتەی ئەوان دەیان کرد چونکە من نەخشەم کێشاوە تۆ لێرە بهێڵمەوە تا لە لای خۆم ژیان بەسەر بەریت ئەوانیش بە پەلە گەڕانەوە و هاتن بەرەو ڕوویان و وتیان، چی دیار نییە؟ چیتان لێ ون بووە؟ قالوا نفقد صواع الملک ولمن جاء به حمل بعیر وأنا به زعیم پاسەوانەکان وتیان، جا مڵکە و دەفری پاشامان لێ ون بووە و بۆی دەگەڕێین، هەر کەسێک هێنای باری وشترێکی بۆ هەیە. کوڕەکان وتیان، پاداشتەکەی ئەو کەسەی کە دەفرە دزراوەکە لە بارەکەیدا دەدۆزرێتەوە، ئەوە پاداشتەکەیەتی کە بریتیە لەوەی بارمتە بێت لای خاوەنی شتە دزراوەکە، ئێمە ئابەو شێوەیە تۆڵە لە ستەمکاران دەسێنین. فبدأ بأوعیتهم قبل وعاء أخیه ثم استخرجها من وعاء أخیه ئینجا یوسف خۆی دەستی کرد بە گەڕان بە بارەکاندا پێش ئەوەی باری بنیامینی برای بپشکنێت لەوە دوا لە باری براکەیدا دەری هێنا ئابەو شێوەیە یوسفمان فێری نەخشەی گلدانەوەی براکەی کرد نەدەبوو بە دەستوری پاشا براکەی گل بداتەوە مەگەر ویستی خدای گەورەی لەسەر بێت بەو شێوەیە چەندەها جار پلە و پایەی هەرکەس کە بمانەوێت بەرز و بڵند دەکەینەوە و براکانی وتیان، ئەگەر ئەو دزی بکات، ئەوە براکەشی بێگومان دزی کردووە لەمەو پێش، ئینجا یوسف ئەو قسە ناڕەوا و تۆمەتە ناقۆڵایەی لە دڵی خۆیدا هێشتەوە و نەیخستە ڕوو بۆ ئەوان، وتی ئێوە لە کەسانێکی باش ناچن، جا خودا خۆی لە هەموو کەس زاناترە بەوەی کە دەیڵێن و باسی دەکەن. یوسف وتی، پەنا بە خودا ئەگەر هەڵەی وا بکەین و تەنها ئەو کەسە گل نەدەینەوە کە شتومەکەکەمان لەلای دۆزیوەتەوە، خۆ ئەگەر وا نەکەین ئەوە ئیتر ئێمە بەڕاستی ستەمکارین. فلما استیئسوا منه خلصوا نجیا قال کبیرهم الم تعلموا ان اباکم قد اخذ علیکم موثقا ئینجا کاتێک کە نائومێد بوون لە پاشا، لە کەنارێکەوە بۆ خۆیان دەستیان کرد بە چپە و ڕاگۆڕینەوە، گەورەکەیان وتی، باشە ئەی نەتانزانی کە بێگومان باوکتان بەڕاستی پەیمانێکی لێوەرگرتوون و خوداشی کردووە بە شایەت بەسەرتانەوە؟ پێشتریش ئاشکرایە کە چیتان کرد بە یوسف و پیلانتان گێڕا دژی. ئیتر من هەرگیز ئەم سەر زەمین و وڵاتە بەجێ ناهێڵم هەتا باوکم مۆڵەتم دەدات، یاخود خودا فەرمانێک بدات لە قازانجم بێت، حەز دەکەیت لە خەڵکی ئەو شارەش بپرسە کە ئێمەی لێ بووین، لەو کاروانەش بپرسە کە ئێمەی تێدا بووین و پێکەوە هاتینەوە، ئێمە بە دڵنیاییەوە ڕاست دەڵێین و ڕاستگۆشین. قال بل سولت لکم انفسکم امرا فصبر جمیل عسی الله ان یأتینی بهم جمیعا انه هو العلیم الحکیم. کاتێک کوڕەکان گەیشتنەوە لای باوکیان و بەسەرهاتەکەیان بۆ گێڕایەوە، وتی، وا نییە، بەڵکو دیسانەوە خۆتان پیلانێکی ترتان ڕێکخستووە، جا چارم نییە خۆگرییەکی جوان نەبێت، ئومێدە پەروەردگار هەموویانم بۆ بهێنێتەوە و بە هەموویان شاد ببم، بەڕاستی ئەو زاتە زانا و دانایە. لە وەڵامیاندا وتی، بەڕاستی من باسی سکاڵا و غەم و پەژارەم هەر بۆ لای خودا دەبەم، ئەوەی من دەیزانم لەلایەن خوداوە لە نەخشە و حیکمەتەکانی لە پێشهات و ڕووداوەکاندا ئێوە نایزانن. يا بني اذهبوا فتحسسوا من يوسف وأخيه ولا تيأسوا من روح الله انه لا ییاس من روح الله الا القوم الکافرون دوای چەند ڕۆژێک یاقوب فەرمانی دا بە کوڕەکانی و وتی کوڕەکانم بسنەوە و گوێ هەڵخەن بۆ یوسف و براکەی لە سۆز و میهرەبانی خودداش نائومێد مەبن چونکە بەڕاستی کەس نائومێد نابێت لە سۆز و میهرەبانی خوددا کاتێک گەیشتنە میسڕ و چوونە بارەگای یوسف وتیان، جەنابی پاشا، ئێمە و کەس و کارمان نەهاتی و گرانی و کوێرەوەریی زۆرمان تووش هاتووە و کەلوپەلێکی تێکەڵ و پێکەڵ و بێ نرخیشمان هێناوە، کەواتە چیمان پێویستە بۆمان بپێوە و خێریشمان پێ بکە، هەموو بە سەرسوڕمانەوە چاویان ئەبڵەق بوو و سەرنجیان دا و وتیان، ئایا بەڕاست بۆچی تۆ یوسفیت؟ وتی، بەڵێ من یوسفم و ئەمەش بنیامینی برامە، بەڕاستی خودای میهرەبان ڕێزی لێ ناوین و بەهرەمەندی کردووین، بێگومان ئەوەی خۆپارێز بێت لە گوناه و خۆگر بێت لە بەرامبەر پێشهاتەکانەوە خودای گەورە دەرووی لێ دەکاتەوە. یوسف هەواڵی باوکی پرسی کە زانی نابینا بۆ وتی بڕۆن و ئەم کراسە بەرن و بیدەن بەسەر و ڕووی باوکمدا بینایی بۆ دەگەڕێتەوە و چاوی چاک دەبێتەوە پاشان هەموو کەس و کارتانم بۆ بهێنن بەگشتی ولما فصلت العير قال أبوهم إني لأجد ريح يوسف لولا أن تفندون کاتێک کاروان ئاوەدانی بەجێهێشت و کەوتە ڕێ، باوکیان وتی، بەڕاستی من هەست بە بۆنی یوسف دەکەم ئەگەر بە بێهۆش و خەڵەفاوم نەزانن و بڕوام پێ بکەن. قالوا تاللە انک لفی ضلالک القدیم. ئەو کەسانەی کە لەلای بوون وتیان، دوای ماوەیەک کوڕەکان گەیشتن و هەموو شتێک ئاشکرا بوو، وتیان، ئەی باوکی بەڕێزمان، داوای لێخۆشبوونی گوناهەکانمان بۆ بکە لە خودای مێهرەبان، بەڕاستی ئێمە گوناهکار بووین و بە هەڵەدا چووبووین. قال سوف استغفر لکم ربی انه هو الغفور الرحیم. ئینجا کە هەموویان گەیشتنە میسر چوونە لای یوسف باوک و دایکی هێنایە نزیکی خۆی و ڕێزی زۆری بۆ دەربڕین ئاخۆ چەندە دڵخۆش و کامەران بووبن دوای ئەو ماوە دوور و درێژە بە کوڕی جوان و کردار و خوداناسیان شاد بوون ئێستاش پاشای میسرە یوسف کە ئەمەی دی وتی باوکی بەڕێزم ئەمە لێکدانەوەی خەونەکەی ئەو سامە کە بە منداڵی بینیم ئەوەتە بێگومان پەروەردگارم هێنایە دی و بەڕاست دەرچوو بەڕاستی ئەو زاتە چاکەی لەگەڵدا کردم و بە سۆز بوو بۆم کاتێک لە زیندان ڕزگاری کردم ئەوە تا ئێوەی لە بیابانەوە هێناوە و بە یەک شادی کردینەوە دوای ئەوەی شەیتان نێوانی من و براکانمی تێکدا بوو بەڕاستی پەروەردگارم بە سۆز و بە لوتفە بۆ هەر شتێک کە دەیەوێت پەلەی نییە و ڕێگەی بە شێنەیی بۆ خۆش دەکات. بێگومان ئەو زاتە زانایە بە نهێنی و ئاشکرای دروستکراوانی و دانایە بە نەخشەی ورد هەرچی بیەوێت ئەنجامی دەدات. رب قد آتیتنی من الملک وعلمتنی من تأویل الأحادیث. پەروەردگارا، بەڕاستی تۆ پاشایەتیت پێ بەخشیم و لە لێکدانەوەی خەو شارەزات کردم، ئەی بەدیهێنەری ئاسمانەکان و زەوی، تۆ پشت و پەنا و یار و یاوەری منیت لە دونیا و قیامەتدا، داواکارم کە بە موسڵمانی بمرێنیت و بمخەیتە ڕیزی پاکانەوە و بمگەیەنیت بە کاروانی چاکان. جا زۆربەی زۆری خەڵکی باوەڕ ناهێنن بە خودای تاک و تەنها بێ ئەوەی هاوەڵی بۆ بڕیار نەدەن بێگومان ئیمان و باوەڕی وە هیچ نرخی نییە و خودای گەورە لەو تاوانە خۆش نابێ ئەفەئەمینوو ئەن تەئتیەهم غاشیەت من عەذاب اللە ئەو تەئتیەهم الساعە بەغتە وسبحان اللە وما انا من المشرکین ئەی پێغەمبەر تۆ بڵێ، ئا ئەمە ڕێگە و ڕێبازمە، من و شوێنکەوتوانم بانگ دەکەین بۆ لای خودای پەروەردگار لەسەر بنچینە و بناغەیەکی ڕوون و ئاشکرا، ئایا نەگەڕاون لە زەویدا تا تەماشا بکەن و سەرنج بدەن کە چۆن بوو سەرنجامی ئەوانەی پێش ئەمان کاتێک یاخی بوون بێگومان جێگە و ڕێگە و خانوبەرەی بەهشت لە قیامەتدا چاکترە بۆ ئەوانەی کە خوددا ناز بوون و پارێزکاریان کردووە ئایا ئەوە عقل و ژیریتان ناخەنەکار؟ ئەی پێغەمبەر وا مەزانە کە ئەم ڕێگەیە بە گوڵ و گوڵزار چێنراوە بەڵکو پڕە لە ناخۆشی و ئازار و گەیشتوەتە ڕادەیەک کە هەتا بگرە کاتێک پێغەمبەران تووشی ناومێدی و بێهیوایی دەبن و گومان وا دەبن کە بەڕاستی ئەوان بەرنمەکەیان بە درۆزانراوە ئەوە ئا لەو کاتی بێ هیواییەدا سەرکەوتنی تایبەتی ئێمەیان بۆ دێت، ئەوسا ئەوەی بمانەوێت و شایستە بێت ڕزگاری دەکەین، جا کەس نییە بتوانێت تۆڵەی توند و تیژی ئێمە لە کەسانی تاوانبار و تاوانکار بگێڕێتەوە و بەرپەرچی بداتەوە. لقد کان فی قصصهم عبرة لأولی الألباب. سوێن بێت بە خودا بەڕاستی لەسەر گوزەشتە و بەسەرهاتی پێغەمبەراندا پەند و ئامۆژگاری هەیە بۆ کەسانی ژیر و هۆشمەند و نەبێت ئەم قورآانە قسە و باسێک بێت هەڵبەسترابێت بەڵکو بەڕازدانەری ئەوەیە کە لە پێش خۆیەوە هاتووە تەورات و ئینجیل و ڕوونکەرەوە و جیاکردنەوەی هەموو شتێکی پێویستە لە ئایندا ڕێنمووی و ڕەحمەتیشە بۆ کەسانێک باوەڕدەهێنن.